پەیوەندی نێوان ئیڕجاء و عوزر بە جەهل لە شیرک و کوفری گەورەدا. ڕەنگە بپرسرێت پەیوەندی نێوان عوزر بە جەهل و فکری ئیڕجاء چییە؟ ئایا ئەوانەی کە بە ڕەهایی عوزر بە جەهل دەهێننەوە بۆ شەخسپەرستان و ئەهلی کوفر و شیرک، هەڵگری فکری ئیڕجاءن؟ وەڵام، ئەگەر تێڕابمێنین لە تەعریف و حەقیقەتی ئیمان و پێکهاتەکەی لە مەنهەجی سەلەفدا کە بریتیە لە سێ ڕوکنی دانەبڕاو لە یەک کە بریتیە لە بیروباوەڕی دڵ وتەی زوبان کردەوەی لاشە کەمە مەنهەجی سەلەفە مەنهەجی ئەهلی سنەیە ئیمان بۆ کەسێک کە ئەگەر هیچ عەمەلێکیشی نەبێت هیچ عەمەلێکیش نەکات بە پایەکانی ئیسلام ئەو کات تێ ئەگەین کە عوزرهێنانەوە بە جەهل بۆ شیرک و کوفری گەورە پەیوەندێکی پتەوی هەیە بە فکری ترسناکی ئڕجائەوە چونکە بەپێی بەڵگەکانی قورئان واتە بێگومان وەحیم بۆ تۆ و ئەوانەی پێش تۆش ناردووەی محەمەد عەلەیهی سڵات و سلام کە ئەگەر شەریک بۆ خوا قەرار بدەیت ئەوا دەست بەجێ هەموو کردەوەکان بەتاڵ دەبنەوە دەبیتە یەکێک لە خەسارۆمەندەکان کە ئەهلی شیرک و کوفرن و خوای گەورە لە دوای باسی پێغەمبەرانی لە سوڕەتی ئەنعامدا دەفەرمێ وەلەو ئەشڕەکو لە حەبیط عنهم ما كانوا يعملون واتە ئەگەر شەریک بۆ خوا قەرار بدەن ئەوە هەرچی کردویانە لە کار و کردەوە بەتاڵی دەکەینەوە کەواتە لەگەڵ کوفر و شیرکی گەورەدا عمل بەتاڵە بێتەوە و بوونی نییە و بە هیچ شێوەیەک خی گەورە جەهل و تەویل و تەقلیدی نەکردوێتە عزر بۆ ئەوانەی شیرک و کوفری گەورە ئەنجامەدەن دەی بە مسلمانزانینی کەسانێک کە کردەوەیان بەتاڵ بۆتەوە و بوونی نییە بە هۆکاری شیرک و کوفرەوە ئەو پەڕی ئڕجاء بەڵکو ئیڕجاعێکی خەتەرناکتر، پیستر لە ئیڕجاعی ئەوانەی پێشتر. چونکە موڕجیعەکانی کۆن کاتێک تاریک العملیان بە موسڵمان دەزانی، مەبەستیان ئەوانە بوو کە هیچ کفر و شیرکێکیان تێدا نیە. و نەبوونی عەمەلەکە نەبوونی عەمەلەکە هۆکارەکەی کفر و شیرک نەبێ، بە هەمان شێوەش بە تەواو زانینی ئیمان، تەسحیحی ئیمان، لەگەڵ بەتاڵەتی کردەوەدا هەر ئیڕجاعە، چونکە کەسێک کوفر و شیرکی تێدابێت هەموو کردەوەکانی بەتاڵ بۆتەوە، وەک ئەوە وایە کە هیچ کردەوەیەکی نەبێ، بۆیە بە حەقیقەت ئەوانەی حوکمی ئیسلام و موسڵمانەتی دەدەن بۆ ئەوانەی کە تەواوی کردەوەکانیان بەتاڵ بۆتەوە بە هۆکاری شیرکی گەورەوە، ئەشەد ئیڕجاعەن وەضەلالەن، من ذاک الذی یحکم علی تارک العمل بالاسلام گومڕایی و ئیڕجائەکەیان زۆر خراپترە زۆر خەتەرناکترە لەوانەی کە حوکم ئیسلام و ئیمان ئەدەن بۆ ئەوانەی کردەوەیان نییە بێگومان عزر هێنانەوە بە جەهل بەڕەهایی بۆ ئەوانەی لە ناو کوفر و شیرکی گەورەدان من الارجاء الذمیم